ئایا قورآن بە سەوت بخەیتە سەر تەسجیل و خەڵکی لە دەورە بێت و گوێی لێ نەگرن گوناهبار دەبیت بخەیتە سەری ئەگەر بۆ خۆت تا ئاساییە کە بۆ خۆت گوێ لێ بێ و خەڵکی تری شەر گوێی لێ دەبێت بەڵام کە کەس گوێی لێ نەگرێ بێگومان ئەو کاتە گونا هەنابێت وەکە بشزانی دەنگ بەرزکردنەوەکەی تەشویش دروست دەکات بۆ خەڵکو و خەڵک بێزار دەکات ئەوە تۆ نابێت کارێکەکەی کە خەڵک لە دڵی قورآان لە دڵی خەڵکدا ناخۆشەویست بکەی ئەم کارت باش نابێت کاتێک کە دەسی تەسوشدە براکەم دەستت دادنی پێش ئەژنۆت ئایا محاسبەی ئینسانەکان چۆنە محاسبە براکەم خی پردگار محاسبەی هەندێک کەس هەر ناکات هزار کەس لەگەڵ هەر کەسێکی هزار کەس لەوانە تەوەکولیان بەس لەسەر خوایە ئەوانە دەچنە بەهشتەوە من غێری حیسابن وەلا عذاب کۆمەڵێکی تریشن دیسان بەبێ حیساب بەڵام بۆ جەهنم ئەوانش چێە یعنی لا نقیم و لەهم یوم القیامەتی وەزنە هیچ پێویست بە وەزن و بە تەرازوو باوە ناکە چکە کافرە و لەگەڵ کوفر هەموو کردەوەکان چی بووە هەڵوەشاوەتەوە یەکسەر بۆ جەهنم کۆمەڵێک یەکسەر بۆ بەهشت کۆمەڵش یەکسەر بۆ جەهنم کێ دەمێنێتەوە مونافیق و ئیمانداری تاوانبار منافقەکەش سەرەتا دڵیان خۆشە تا سەر جسرەکە دێ و دوایی دەکەوێتە جەهنمەوە في الدرك الأسفل من النار ئیماندارەکەش بە گوێرەی تاوانەکانی تاوانی زیاتر بێت لە چاکە بەر ڕەحمەتی خی گەورە سەرەتا بکەوێ ئەوە خی گەورە دەیخاتە بەهشتەوە یەکسەر بەڵام دوای ئەوەی کە کەلالی بوو چنگاڵەکان دەیڕوشێنن